ئەڵقەی نۆزدە ی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان، خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە، بەرهەمی کەناڵی بەزمی حزور. ئازیزان و خۆشەویستان بۆ گوێبیستبوون لە هەژدە ئەڵقەی پێشووی ئەم بیرەوەریانەی مامۆستا عەلی کەریمی و هەروەها گوێبیستبوون لە 25 کتێبی خوێنراوەی ئێمە دەتوانن بگەڕێنەوە بۆ کەناڵی بەزمی حزور لە یوتوب. بۆ گوێبیستبوون و سوودمەندبوون لە تەواوی ئەو کتێبە دەنگی و بابەتە ئەدەبی و فەرهەنگی و سیاسی و مێژوویانەی کە ئێمە لەو کەناڵەوە پێشکەشمان کردووە بە ناونیشانی مێشک و بیرمەندی کۆمەڵە علی کەریمی دەنووسێت نزیک ئاجیکەند بە پێیان تەنیا نیو سعادیان کەمتر گوندی خوراسانەیە و هەرهی ئاغاوەتی بۆکانە ماڵێکی گەورەی ئاغا بە حەسارێکی زۆر فەریحەوە لە دوو ژووری ئەو سەری حەسارەکە عەبدوڵڵا موهتەدی و شوعێب زەکەریایی لێ بوون. ئەم دوانە وا وێنا کرابوون و موقەدەس کرابوون کە هەموو نووسین و تیۆری و سیاسەتی کۆمەڵە ئەمانە داڕێژەرین. مێشک و بیرمەندی کۆمەڵە و هەموو شۆڕش ئەم دوانەن. گوتیان تۆ جێی متمانە و باوەڕپێکراوی. دەچی بۆ حەرەس و موحافەزەتی ئەوان لەم فرسەتە لە عیلم و بلیمەتی ئەوان کەڵک وەربگرە بۆ عاقڵ بوونی خۆت و بە سیاسی بوونت لە کاتی چوونی سەر ئاو و نان خواردن و پیاسەی ئێواران واتە قەدەم لێدانی ناو حەوشە لێیان نزیک بە و گوێ لە قسە و محازەرەکانیان بگرە بە کورت و کرمانجی کرامە بادیگاردی ئەم دوانە و کۆمەڵە چاک دەیزانی هی وەک من بشکوژرین هەر دەیان پارێزین واتە من لەوێ بووم بۆ ئەوەی شەڕکەر و چاونەترس کێمباک و دەروێشی بێجیرە و مواجب بم لە پەراوێزدا دەنووسێت کێمباک واتە چاونەترس بێپەروە ژیان لە بارەگای ناوەندی نازانم چەند بەڵام چەند ڕۆژێک لەوێ مامەوە باش بوو دەستەیەک پێشمەرگەی مەهاباد بۆ پاراستنی مامۆستا شێخ عیزەدین لەوێ بوون لەگەڵ واندا خۆم لە تەنایی و وەڕەزی دێنایە دەر. بانگیان کردمەوە بۆ ئاجیکەند و لە خۆڕا خۆم کردە ڕاگری بەشی ماشێن و تراکتۆر، لۆری، بەنزین و گاز و مۆلیدە و ئەم شتانە. جەمال خومپارە لەوێ بوو. زۆر بە یەکەوە سازا بووین. لە ناو مەقەڕ یوسف ئەردەڵان، یەدەی بیگلەری، کەیان فەرزاد، تاهیر خالیدی و زۆری دیکە بوون. هەموویان خەڵکی بە حورمەت و خاوەن ڕابردوو بوون. هەردەم خەڵکی تازە دەهات و دەم و چاوەکان لە گۆڕاندا بوون. لەگەڵ زۆربەی هەرە زۆریان نێوانم خۆش بوو، شۆخی و گاڵتە و ڕابواردن بە یەک کاری ڕۆژانەمان بوو. شەوانە گەڕەلاوژێ و هەڵپەڕکێی ناوچە جیاکانی کوردستان خۆشترین بەزممان بوو. هەڵپەڕکێی گەڕیانی سنەیی کاک یەدەی بیگلەری و کەیان فەرزاد خەم و پەژارەیان بیر دەبردمەوە. مەریوانییەکان بە جیوجیو و قاچکوتان تەپوتۆزیان بە بادا دەکرد و مرۆڤی ڕادەکێشا بۆ شەڕ و زرموکوت و حەماسە. سێ پێیی سابڵاغی و سەقزیش هەموو حەولێکی دەدا خۆی لە قەرەی سنە و مەریوان بدات ئەوان زۆرتر و کاراتر بوون پێیان نەدەگەیشتین مەرگی زەبیحی هەر لەم زستانەدا بوو مامجلال ڕای سپارد بوو بێن و پێمان بڵێن بەداخەوە زەبیحی لە بەغدا ونیان کردووە و لەناویان بردووە. خەبەرێکی ناخۆش و جێی داخ و دڵتەزێن بوو. هەمووی ساڵێک نەبوو بە دیداری شاد بووبووین، کەچی وا زوو لە ناومان ڕۆیشت. هیچیان لە وردەکاری و چۆنێتی مەرگی پێ نەگوتین و هەتا ئێستایش ئەم تیرۆرە سیاسیە هەر بە شاراوەیی و لە ژێر شک و گومان و تاریکیدا ماوەتەوە. هەرچۆنێک بێت کاکم خەبەرەکە لە سابڵاغ بڵاو دەکاتەوە و دایکم ئاگادار دەکات. چەند ڕۆژ سەرەخۆشی و تەعزیەیان بۆ دانابوو. ئەوە بوو بە مەرگێکی بێدەنگ و شاراوەی مەزن کە هی کەسایەتیەکی کورد بوو کاتێک خەبەری نەمانی گەیشت نەمانزانی کەی لە ناویان بردووە بە قسەی کاک کەریمی حسامی کە ئەویش ئەو کات لە زیندانی بەعس بووە و مانگی ئەیلولی 1970دا گوێی لێ بووە کە پاسەوانەکانی زیندان شەوێک باسی ئیعدامی زەبیحیان کردووە ئامادەکاری بۆ کۆنگرەی دووی کۆمەڵە سەتای بەهاری 1970 بە سەرپەرشتی کەیان فەرزاد دەستەیەک پێشمەرگەیان جیاکردینەوە گوتیان ئێوە باوەڕپێکراوی ناوەندی کۆمەڵەن بۆ پاراستن و حرەسیاتی کۆنگرەی دووی کۆمەڵە کە قەرارە لە مانگی خاکە لێوەدا لە خانەقای زەمبیلی ناوچەی بۆکان ببەسترێت سەرەتاکانی مانگی خاکەلێوە بە دەیان کەس لە زەمبیل و ناو خانەقاکەی لە ژێر وێنەکانی مارکس و ئەنگلس و لینین لە لایەک و شاڵ و قورئانەکانی شێخانی زەمبیل لە لایەکی دی بە سرودی ئێنتەرناشناڵ دەستیان بە کۆنگرە کرد زیاتر لە پەنجا کەس بەشدار بوون دەتوانم بڵێم هەموو ئەندامانی کۆمەڵە لەوێ بوون کۆنگرە نزیک بە هەفتەیەک بەردەوام بوو لە ناوچەی سابڵاخ تەنیا دوو کەس سەید و ڕزگار بەشدار بوون. دەیان ڕۆشنبیر و کادری باشی سیاسی و نیزامی چالاکی ناوچەی مهاباد هیچیان ئەندام نەبوون و لەلایەن سەرووی کۆمەڵەوە جارێ بەخۆیی حسابیان بۆ نەدەکرا ڕوانگەکانی ناو کۆمەڵە کۆنگرە لە هەڕەتی هێرشی پازدار و ئەرتەشی ئێران بۆ سەر شار و گوندەکان و شەڕی ماڵوێرانکەر لە هەموو کوردستان ڕووکردنێکی بەربڵاوی لاوان بۆ پێشمەرگایەتی لە ناو کۆمەڵە ئیعدام و گرتنی بە کۆمەڵی لاوەکان و گەمارۆی ئابووری و دەیان قەیرانی ڕۆژانە و کێبرکێ لەگەڵ حزبی دیموکرات لەسەر دەسەڵات زۆرتر خۆی سەرقاڵی دوو ڕوانگەی تیۆری سیاسی کردبوو ئەویش تەنیا لە نێوان ئەو حەوت هەشت کەسەی خۆیان بە خاوەن و سەرکردەی کۆمەڵە دەزانی سەعد وەتەندۆست، حوسێن مراد بێگی، واتە حەمەسوور، عەبدوڵڵا موهتەدی، سەعید یەزیدیان، ئیبراهیم عەلیزادە، شوعێب زەکەریایی، عومەر ئیلخانیزادە، جەعفەر شەفیعی و ئیرەج فەرزاد. ئێستا دەتوانم بە تێڕادیوی بڵێم ئەوێ ڕۆژێ جگە لەم چەند کەسە زۆربەی هەرە زۆری ئێمە خەڵک و پێشمەرگەی کۆمەڵە هەر بەلامانەوە گرنگ نەبوو ئەم دوو ڕوانگەیە چییە و قبوڵ کردنی ئەو یان ئەوی تر چی لە ژیان و دواڕۆژی خەڵک و پێشمەرگە و شۆڕش دەگۆڕێت؟ لە ڕووی هەموو ئەو بەڵگانەی کە تا ئێستا خۆیان بڵاویان کردووەتەوە دەردەکەوێت هەر لە ڕۆژی هەوەڵەوە و لە تاران و دواتر لە کۆنگرەی یەکیشدا ساڵی 1979 لە نەغەدە و سنە بە بەشداری یازدە کەس گیرابوو هەرگیز لەسەر چۆنێتی کۆمەڵگەی ئێران ڕێک نەبوون. سەعد وەتەندۆست و سەعید یەزیدیان و ئیرەج فەرزاد گوتویانە ئێران و کوردستان نیمە مستەعمەرە و کۆمەڵگەیەکی فیۆداڵیە و سەرمایەداری بە ڕادەی پێویست بەرەو پێش نەچووە. بۆیە دەبێت پەنا بۆ میل و ئاموور و داسی فەلاح و جووتیار بەرین و کۆشکی شۆڕشگێڕی خۆمان لە سەرشانی جووتیار و زەحمەتکێشی شار و لادێ بینا بکەین لە بەرامبەر ئەواندا بە تایبەت عەبدوڵڵا مهتەدی حەمەسوور دکتۆر جەعفەر و ئیبراهیم عەلیزادە پێیان وابووە ئێران سەردەمی مستەعمەرە و فیۆداڵی تێپەڕاندووە و تەواو کۆمەڵگەیەکی سەرمایەداریە پرۆلیتار گەشەی کردووە و ڕیزی خۆی جیا کردوێتەوە بۆیە دەبێت هەموو هێز و خەباتیان بۆ کرێکار بێت ئەوانیش تەلاری خەیاڵ و شۆڕشگێڕیان لەسەر کوتک و کرێکارانی سەنعەتی بنیات نابوو دژمنی سەرەکیان بۆرژوازی بوو چ لە ئێران و چ لە کوردستان ئەوانە بە دیدگای دوو و بینشی نوێ ناسران بە دڵنیاییەوە دەڵێم زیاتر لە سەتا نەوەد و پێنجی کۆمەڵانی کادر و پێشمەرگەی ئەو کاتی کۆمەڵە نە دەیانزانی مەسەلە چیە و نە بۆشیان گرنگ بوو زۆربەی هەرە زۆری پێشمەرگە و کادری بە وەجهی کۆمەڵە لە شار و لادێ یانی زیاتر لە سەتا نەوەد و پێنجی نە بەشداری کۆنگرە بوون و نە پێش کۆنگرە ئاگایان لە دوو ڕوانگەی جیاوازی ناو کۆمەڵە بوو پۆپۆنیزم لایەنگرانی دیدگای دوو لەبەر ڕۆشنایی تێز و نووسینەکانی مەنسوڕ حکمت لە تارانەوە لە کۆنگرە پۆپۆلیزمیان ڕەت کردەوە و نەفرینیان لێکرد ئەوەیان بە گەورەترین دەستکەوتی کۆنگرە دایە قەڵەم. زۆر زوو لە هەموو ناوچەکان و هێزەکانی کۆمەڵە بڵاوبووەوە، پۆپۆلیزم لە کۆمەڵە ئیتر ڕەتکراوەتەوە و باوی نەماوە. هەزاران نوکتە لە ناو هێزی پێشمەرگە دروست بوو. خۆم لە کۆبوونەوەیەکی ئاسایی ناو مقەڕ و پێشمەرگەکان بووم، کێشەیەک بوو لەسەر یەک لە پێشمەرگەکان گۆیا ئەرکی خۆی بە چاکی ڕانەپەڕاندبوو، هەموو ڕەخنەیان لێ دەگرت و سەرکۆنەیان دەکرد، یەکێک گوتی، ئاخر بەڕاستی عەیبە بۆ تۆ کاتێک کۆمەڵە پۆپۆنیزمی ڕەتکردووەتەوە و تۆیش ئەوە دەکەیت، مەبەستم ئەوەیە زۆر بوون تەنانەت لە گوتن و مانا لە وشەی پۆپۆلیزم نە تەنیا ئاگادار نەبوون هەر نەشیان بیستبوو. چەند شتێکی ناکامڵ و سەرەتایی بڵاو بووبووەوە لەسەر ڕابردووی کادرانی کۆمەڵە لەمەڕ ئیشکردن لەگەڵ جووتیار و زەحمەتکێش. ڕەخنە و هەڵەبوونیان لە ڕابردووی خۆیان گرتووە، لە جیاتی ئەوەی جووتیار بێنە سەر ڕێبازی خۆیان، ئەوان چوونەتە سەر فەرهەنگ و ڕێبازی جووتیاری. گۆیا ئێستێ گۆڕاون و دەڵێن جووتیار بۆ متمانە نابێت و تا سەر لەگەڵ شۆڕش و ئامانجی نیهایی کە سۆسیالیزمە، نامێنێت. هەر ئەوە بەس بوو بۆ زۆربەی پێشمەرگەکان کە تا دوێنێ شەو و ڕۆژ لە خزمەت و خۆبەقوربانکردنی جووتیار و قەرەدا بوون، ئەمڕۆ پشتگوێیان بخەن و تەنانەت بە شەق و جنێو لێیان وەژوور بکەون بۆ داوای نان و تراکتۆر و شتی دیکە لێکردن قەرە واتە ڕەشایی ڕعەتی بێجووت و گاوزەوی جاران کە بە سیارە بە جادەی پڕ لە تەپوتۆزدا دەڕۆیشتین لە دوورەوە دوو کەسی لادێیمان دەدیت خاومان دەکردەوە و بە هێواشی بە سڵاو ماندوو نەبوونی لێکردن بە تەنیشتیاندا تێپەڕ دەبووین. گێڕایانەوە پێشمەرگەیەک لە ناو ماشیندا دەبینێ چەند کەس لە پێشەوە بەسەر جادەدا دەڕۆن پێی پێوە دەنێ و بە خێرایی بە تەنیشتیاندا بە تەپ و تۆزێکی یەکجار زۆر تێدەپەڕێت ئەوەی تەنیشتی دەڵێت ئەوە بۆ وات لەم فەقیرانە کرد خۆ هیچی سەر و چاو و جلەکانیانت نەهێشت ئەویش دەڵێت ئەی بۆ نەتزانیوە پۆپۆلیزممان ڕەتکردووەتەوە؟ دیاردەکانی دوای کۆنگرەی دوو کۆمەڵێک دیاردە دوای کۆنگرە و ڕێنمونیەکانی مەنسوڕ حکمەت و گروپی ئیتحادی مبارزان لە ناو کۆمەڵەدا گەشەیان کرد و بوونە باو جاران ئەو خەڵکەی لە شەڕ دەترسان و لە چوونی کەمین و جەبهە زراویان چوو بوو باش بوو ڕووی مەجلیسیان نەبوو زۆر کەسا سومات سەریان لە بن خۆیان نابوو. دوای کۆنگرە هەموو پەنایان بۆ دیدگای دوو هێنا و لە ژێر ناوی بینشی نوێ و دژایەتی پۆپۆلیزم بە یەکجاری دوورکەوتنەوە لە کاری نیزامی و زۆربەیان لە ژێر ناوی کادری سیاسی و کۆمیتەی ڕۆستایی ئەوجار ئەوان بە مەسخەرەوە توانجیان لە کوڕە ئازا و تفەنگ بەدەستەکانی کۆمەڵە دەگرت بە پشتیوانی سەرکردایەتی بینشی نوێ و دیدگای دوو سنگیان دێنا پێش و ئەم پێشمەرگانەی زۆربەی کات لە شەڕ و کەمیندا بوون بە پۆپۆلیست و دواکەوت و تۆمەتبار دەکران خۆیان بە جانتایەکی پڕ لە کاغەز و کتێب لە بن باخەڵدا لە هاتوچۆی ئەم مەقەڕ و ئەو مەقەڕدا بوون لە کۆبوونەوەکاندا بە وشەگەلی ئەدەبیاتی مەنسوڕ حیکمەت و کۆمەڵگەی بۆرژوازی ئێران وا بوو واچوو بە ژێستێکی تەواو تیۆریسێنانە خۆیان وێنا دەکرد و زاری بوختان و درۆ و ئیهانەیان لە پێشمەرگە ئازا و زەحمەتکێشەکان دەکردەوە و هەرچی کەموکوڕی و ترسنۆکی خۆیان بوو لە ژێر تێزەکانی تازەی کۆنگرەی دوو دەشاردەوە دیاردەیەکی دی بەشداری و هاتنی زۆرتری ژنان بوو بۆ ناو کۆمەڵە و تەنانەت قبولکردنیان لە ناو ڕیزەکانی هێزی پێشمەرگە ئەمە دیاردەیەکی زۆر باش و تەندروست دەبوو، دەکرا حەماسەی ژنانی ئەمڕۆی ڕۆژئاوای کوردستان ئەو کات لە کچانی کۆمەڵەدا ببیندرێت و بەدی بێت. سیاسەتی ئەو کاتی کۆمەڵە بە تیۆری و ڕواڵەت مافی ژنان و عەدالەت بوو، بەڵام بە کردەوە فەرهەنگی عەشیرەتی و ژن بەکەمزانین هەر وەک چۆن لە ناو کۆمەڵەی کوردی لە برەودا بوو، هەروەها لە ناو کۆمەڵەیشدا هەر هەمان عەقڵیەت زاڵ و داب و نەریتی شوانکارەیی باڵا دەست بوو. زەماوەندی ناو مەقەڕەکان پێشتر تێزی کادرانی حرفەیی بەسەر هەموو سیاسەتی کۆمەڵەدا زاڵ بوو هاوسەرگیری و پێکهێنانی ماڵ و منداڵ زۆر باو نەبوو زۆرینە خۆیان بۆ شۆڕش و خزمەت بە ڕێبازەکە تەرخان کردبوو نەک بۆ ژن و منداڵ دوای کۆنگرەی دوو دوور هەڵدانی پۆپۆلیزم تەواو بە پێچەوانەوە کەوتەوە ئیتر ڕوو کرایە هاوسەرگیری و عیشقی یەک ڕۆژە و ئیعلانی زەماوەندی دوو کەس زۆر بە سادەیی و لە ناو مەقەڕەکاندا هەر ئەوەندە کچ و کوڕێک دەهاتن و بە دەنگی بەرز دەیان گوت ئەوە ئێمە ژن و مێردین ئێستایش زۆرم پێشک دێ بە خەونی باب و باپیریاندا نەدەهات لە ماڵی باوکیان وا بە ئاسانی ژنیان بۆ بێت یان شوو بکەن سیاسەتە تازەکانی لەمەڕ کۆمەڵەی دوای کۆنگرە هێزی لە بن نەهاتووی ژنانی ڕۆژهەڵات و شۆڕشێکی نوێی لە کوردستان دەستەمۆ، ماڵی و سەقەت کرد. هەر یەکسەر دوای کۆنگرە زۆربەی ئەندامانی سەرکردایەتی یەک بە دوای یەکدا فریای کچێکی تازە هاتوو بۆ ناو کۆمەڵە کەوتن و لە جێوە بەبێ مارەکردن بە ژن و مێرد کران. لەباتی ئەم هێزە پاک و نیوەی کۆمەڵگەیە بکرێنە کەرەستە بۆ شۆڕش و سەرمەشقی هەموو کچانی کوردستان دەست بەجێ هاوسەرگیریان لەگەڵدا دەکرا و دوای ماوەیەکیش لەم شاخ و کێوە منداڵ بە باوەشەوە یان ناردنیان بۆ شار لای دایک و بابەکانیان بۆ بەخێوکردن ژنانی کۆمەڵە ئەگەر سیاسەتی دروست هەبایە و عەشیرەتی بیریان لەسەر نەکراباوە دەکرا بکرێنە هەوێن و هێزێکی شۆڕشگێڕی ئەوکات و زۆر کاریان پێدەکرا کە پیاو بۆی نەدەکرا من هەر ئەو کات باوەڕم بەم هاوسەرگیریانەی ناو مەقەڕەکانی کۆمەڵە نەبوو پێم بە ئیهانە بوو بە باڵای بەرزی ژن و گاڵتەم بە تێزی عشقی ئازاد و ئەم تێزگەرە دەهات کە جەماعەتی حکمت لەگەڵ خۆیاندا هێنابوویانە ناو کۆمەڵە دواتریش دیمان زۆربەی هاوسەرگیریەکان شکستیان هێنا و هەر ئێستا لە چوار قوژبنی دنیا هەمانە کوڕان و کچانی کۆمەڵە لە دوو سێ ژن و پیاو خاوەنی منداڵ و چەندین جار هاوسەرگیریان کردووە کادرێکی کۆمەڵە دەیگەڕایەوە جارێک لە کۆبوونەوەیەکی کۆمەڵە لە شارێکی ئەوروپا دانیشتووە پڕ بووە لە ژن و پیاو وتی بە سەرنجێکی سەرپێی دیم زۆربیان ژن یان مێردی یەک بوون و ئەمڕۆ لەگەڵ یەکی دیدان خۆش ئەوە بوو ژن یان مێردە کۆنەکانیشیان هەر لەو کۆبوونەوەیەدا بوون. بێ ئیجازە چوەتەوە ناو خێمەکە. چەند ساڵ دواتر لە مەقەڕی کۆمەڵا لە ئالان بووم. عەلی خەڵکی بانە و بەرپرسی بێسیم بوو. خێزانی وەک هەر کچێکی ئاسایی زەمانیشا کە شووی پێ کردبوو ئەویش لەگەڵیدا هاتبووە دەرەوە. ئەوان لە ناودێ بە حوکمی ئەوەی ژن و مێردن هۆدەیەکیان هەبوو. زۆر میهرەبان و بە یەکەوە شاد بوون. زۆر جار بۆ نان و چا خواردن و سەردان دەچووم بۆ لایان. ڕۆژگار هات و من ڕۆیشتم. لە شارباژێڕ لای ئەبو شەهاب و یەکێتی بووم. مەقەڕەکانی کۆمەڵە و دیموکرات و مامۆستا شێخ عیزەدین لە دەوری مالومە و ئەو ناوە بوون. بیستم شەو درەنگان لە مالومە عەلی دەچێت بۆ سەر شاخ بۆ نۆرەی بێسیم. خێزانی لە ناو خێمەکەیان جێ دێڵێت. کاری بێسیم تەواو دەکات و دەگەڕێتەوە ناو خێمەکەیان. دەبینێت کوڕێکی فارس لە جەماعەتی حیکمەت لە جیاتی خۆی لەگەڵ ژنەکەی لەجێدایە، ژنەکەی دەڵێ چیتر تۆم ناوێ و ئێستا لەگەڵ ئەم کوڕەم، زۆر توڕە دەبێ و دەبێتە دەنگە دەنگ، بەیانی ڕەخنەی لێدەگرن کە بۆچی مزاحمیان بووە و بێ ئیجازە چووەتەوە ناو خێمەکە و دەنگە دەنگی کردووە، عەلی هیچ ناڵێ و سەری خۆی دادەخات، دەڕوات و تەسلیمی ئێران دەبێتەوە، ژنەکەی کە زەمانی شا لەبانە هێنابووی ئێستایش وەک ژنێکی بوێر و ئازا و کۆمۆنیست ناسراوە. تێزەکانی حکمەت کۆمەڵەی هەڵتەکاند. ئێستایش وەک کەسێکی بەشدار و ئاشنا بە بنەماڵەی کۆمەڵە و خاوەن شەهید بۆ زیاتر لە چل ساڵ ئاگاداری سیاسەت و جوڵانەوەی گەلی کورد لە ڕۆژهەڵات بە ئیمانەوە دەیڵێم هاتنی جەماعەتی مەنسوڕ حکمەت و بڕیار و تێزەکانی کۆنگرەی دوی کۆمەڵە وەک خۆرکە کەوتنە گیانی هێزێکی نوێخواز و پێشکەوتوخوازی شۆڕشگێڕی وەک کۆمەڵە لە ماوەیەکی کورددا ئازای لەشی ئەم ڕێکخراوەی داڕزاند و تووشی گەندەڵی و لە ڕێچکەی خۆی ڕێبەدەری کرد سەرانی کۆمەڵە زۆر زوو بە ڕەتدانەوەی پۆپۆلیزم کەوتنە ژیانی خۆش و دوورکەوتنەوە لە خەڵکی فەقیر و زەحمەتکێشی کوردستان سەرانی کۆمەڵە و بە تایبەت کەسی یەکەمی واتە عەبدوڵای موهتەدی کە شاگەشکە بووبوو بە هاتن و تێزەکانی مەنسوور حیکمەت بەڵایەکیان بەسەر ئەم ڕێکخراوە نوێ و خاوەن گوتاری ئۆپۆزسیۆنە هێنا کە هەر ئێستاکێ هەر بەش و پارچەیەکی بە دەست کەسێکەوەیە و لە ژێر باری نەبوونی ڕابەری و پەرش و بڵاویدا دەتلێتەوە دکتۆر زۆراب ئاجی کەند، ئاشی گۆڵان، شەرەفگەند، خوراسانە، عیلم ئاوا، خانەقا، سەردەراباد، چەند دێیەک بوون لە دەوری یەک و زۆربەیان هی ئاغاکانی هیدایەتی و حیسامی و ئیلخانی زادە بوون. کۆمەڵە بە پانەوە لەم چەند دێیە خۆی بڵاو کردبووەوە. کۆمیتەی ناوەندی، خەیاتخانە، چاپەمەنی و ئیعلام، نەخۆشخانە و زۆربەی ئۆرگانەکانی غەیرە نیزامی لەم ناوە بوون. خەڵکێکی زۆر بە سەر ئەم گوندانەوە بوون. کۆمەڵە خۆی مەتبەق و نانەواخانە و تەعمیرگا و ئەڕزاقی هەبوو، تەنانەت یارمەتی خەڵکی دەکرد بۆ خەستەخانە و دەواودەرمان. دوای تەواوبوونی کۆنگرە هەموو لە ئاجی کەند بوون و منیش خۆم بە لۆری و سەیارە و تەعمیرگاوە سەرقاڵ کردبوو. هەر جارێ کە دەمبیست کوڕانی مەهاباد چالاکیان کردووە و چوونەتەوە ناو شار، هەر ئەوەندە بوو لە حەسرەتان نەدەگریام، چەند جارم بە دکتۆر جەعفەر و سەید گوت دوای کۆنگرە دەبێ بمگەڕێنەوە ناوچەی مهاباد، هەر دەیانگوت باشە و پەلە مەکە. بەیانییەک لە لای حەوشی ماشێنەکان خەریکی بەنزین و پێڕاگەیشتنی گەراجەکە بووم، عەبدوڵڵای موهتەدی هات و چاکوچۆنی زۆر گەرمی کرد و گوتی، ماشێنی چاکمان هەیە، وەک جێب و لەندڕۆڤێر و هەندێ قسەی دیکە. وتم، بەڵێ، یەک دوان یەک هەن خراپ نین، فەرموو بۆچی؟ وتی، دەزانی دکتۆر زۆراب ئەندامی سەرکردایەتییە و لە کۆنگرە هەڵبژێردراوە، یەک لە هەرە زانا و بلیمەتەکانی کۆمەڵەیە، دەبێ وەک تۆوی چاومان بیپارێزین، دەچێتەوە تاران و بووەتە بەرپرسی تەشکیلاتی هەموو کۆمەڵە لە دەرەوەی کوردستان. منیش وتم، دەیناسم و زۆر نێوانمان خۆشە. عەبدوڵڵای موهتەدی وتی، ئاخر دەزانم بۆیە تۆ باشی، بە ماشێنێکی باش بیبە بۆ شنۆ و تەسلیمی هاوڕێیانی ناوچەی شنۆی بکە و یەک دوو کەس بەرە و خۆتان بکوژرێن و ئەو هیچی لێ نەیەت. منیش وتم، بەسەر چاو و دڵنیابە، ئەو شتێکی لێ بێ، ئێمە خۆمان ناگەڕێینەوە ئەو کات شنۆ و بۆکان هەر بە دەستی پێشمەرگەوە بوون قیادە موەقەتە لەگەڵ حکومەتدا ڕۆژانە خەریکی بەربینگ پێگرتن بە دیموکرات و کۆمەڵە بوون چەند جار کەمین و وردە شەڕیان لەگەڵمان کردبوو دەوڵەت و قیادە تەواو لە بەرنامەڕێژیدا بوون بۆ گرتنەوەی تەواوی شاری شنۆ دکتۆر زۆراب و هاوڕێیەکی تری کۆمەڵەی تارانمان لەگەڵ دوو پێشمەرگە بە سواری لەندڕۆڤێرێکی گورج و گۆڵ بە ڕێگایەکی دوور و درێژ بە سندوس و دەشتی قڕێ و دێهاتی نەغەدە شاولێ و قاڕنا دوور لە ڕێگە سەرەکیەکان گەیاندە ناو شاری شنۆ و مەقەڕی کۆمەڵە. یەک دوو ساڵ دواتر زانیم دکتۆر زۆراب هەمان سەعید یەزدیانە. لە تاران لە هێرشی سوپا و ئیتڵاعات بۆ سەر چالاک و هێزەکانی چەپ و دژی حکومەت گیرا. دوای چەند ڕۆژ هێنایان سەر تەلەڤزیۆن و ئیعترافیان پێکرد. سەرکردایەتی کۆمەڵە دوای ئەوەی دکتۆریان هێنایە سەر تەلەڤزیۆن نەوەستا و یەکسەر بەیانی جاش بوونی لەسەر دەرکرد. بەبێ ئەوەی لە حاڵی دیل لە زیندانەکانی کۆماری ئیسلامی تێبگات و ڕاوەستەیەک لە چۆنیەتی حاڵ و بار و دۆخی بکات دواتر لە شەشی مانگی خەرمانانی ساڵی 1363 هەتاوی بەرامبەر بە 28 هشتی 1940 دکتۆر لە زیندانی ئەوین ئیعدام کرا. خوشک و برایەک بە دەستی دیموکرات شەهید بوون. سەرەتایی مانگی بانەمەڕ بوو واتە بیست و حەوتی چواری هەزار و نۆ سەد و هەشتا و یەک بەیانی زوو لە ئاجیکەند یوسف بە خۆی و ماتۆڕەکەی بە فڕەفڕ پەیدا بوو. یوسف حەسەن خاڵی کوڕێکی هونەرمەند و چالاکی کۆمەڵە بوو لە بنەماڵەیەکی ناسراو و زەحمەتکێشی مەهاباد. لە خەتخۆشی و نووسینی تابلۆکان لە شاردا یەکەم بوو. لەگەڵ کاکی محەمەد و دایکی و خوشکی شەهید نەسرین حەسەن خاڵی هەر هەموو کۆمەڵە بوون. یوسف یەک لە ماتۆڕ سوارە بەناوبانگەکانی مەهاباد بوو. وێنەکێش و دەست ڕەنگین بوو. تەتەر و پێشمەرگە بوو. بە پەشۆکاوی خۆی لە ماتۆڕەکە دوور خستەوە و هات بۆ لام. ها عەلی، پەلە بکە و بمبە بۆ لای حەمەسوور. نامەم پێیە. دیموکرات لە تیکانلوجە لە پێشمەرگەکانی داوین و سێی شەهید کردوون، عەلی حەبیب پەنا و عەلی کولیجە واتە ڕەحیم نەژاد و لایەنگرێکیش. بە بیستنی ناوی عەلی حەبیب پەنا زۆر تێکچووم. عەلی تەنیا حەڤدە هەژدە ساڵی بوو، پێمان دەگوت عەلی سوور. خەڵکی مەهاباد بوو. زۆر خۆشەویست و میهرەبان و لەسەر دڵان بوو. چووینە لای حەمەسوور و سەرکردایەتی، پاش یەک دوو سەعات بە یوسفدا نامەیان نارد بۆ ناوچەی مەهاباد. حیزبی دیموکرات مەفرەزەیەکی زۆر بەدفەڕ و شەڕخوازی لە قەڕەبڵاغ و تیکانلوجە دانابوو، دایم و دەرهەم دژی پێشمەرگەکانی کۆمەڵە لە شەڕ دەگەڕان و گەڕیان تێدەهاڵاندین. ئەو بەیانییە ئەم سێیە بە پێیان هاتبوون بە ناودێدا بچنەوە زگدڕاو بەلای مەقەڕی دیموکراتدا تێدەپەڕن، ڕایاندەگرن و قسەیان لێ پەیدا دەبێت هەر سێکیان شەهید دەکەن. یوسف بە نامەی سەرکردایەتی بۆ بەرپرسانی مەهاباد بە پەلە گەڕایەوە. شتێکی وای پێ نەچوو خەبەر هات لە ناو دێی عیساکەند لە جادەی بورهان ئاغاکانی عیساکەند وەک چەکداری دیموکرات لەسەر ڕێ یوسف دەگرن و هەر لەسەر ماتۆڕەکەی ئیعدامی دەکەن. شەهیدبوونی یوسف خەسارەیەکی گەورە بوو چ بۆ بنەماڵەیان و چ بۆ ئێمەی هاوڕێیان و چ بۆ کۆمەڵە. ئەم شەڕەی دیموکرات و کۆمەڵە زۆری تەشنە نەستاند و زوو کەوتنە دانوستان و گۆڕینەوەی دیل و چەکەکان. بنەماڵەی حەسەن خاڵی باوکیان وەستا عیزەتی بەنا و دایکیان زارا خاتوون بە هەموویانەوە تێکەڵی خەباتی شۆڕشگێڕانەی گەلی کوردستان و کۆمەڵەی شۆڕشگێڕ بوون. کاک محەممەدی براگەورەیان کوڕێکی هونەرمەند و لە زەمانی شادا کارمەندی تەلەڤزیۆنی مەهاباد بوو. ئەرشیفێکی دەوڵەمەندی هەیە لە تەزاهورات و سەردەمی شۆڕشی گەلانی ئێران هەروەتر بە سەدان وێنە و فلیمی هەیە لە چالاکی پێشمەرگەکانی کۆمەڵە لە ساڵانی ئەوەڵی شۆڕشی کوردستان لە ڕۆژهڵات وێنەکێشێکی ناسراوە و بە دەیان تابلۆی بە نرخی تاکو ئێستا هەیە. نەسرینی خوشکیان پێشمەرگەی کۆمەڵە بوو لە کارەساتی گوردانی بیست و دووی کۆمەڵە لە مەڕگەوەر لە بیست و دووی خەزەڵوەری 1364 بەرامبەر بە سێزدە یازدەی 1985 بە دەستی پێشمەرگەکانی حیزبی دیموکرات شەید بوو واتە خوشک و برایەکی ئەم بنەماڵەیە لە شەڕی نەگریسی ناوخۆ بە دەستی حیزبی دیموکرات شەید بوون دایکیان لە ناو کۆمەڵە بە دایەزارا ناسراو بوو، شەو و ڕۆژ لە هاتوچۆی ڕێکخستنەکانی ناوشاری کۆمەڵە و پێشمەرگەکاندا بوو، ماوەیەکی باش بە سەری پیری لە زیندانی ورمێ گیرابوو. بینینەوەی هاوڕێ دیلەکانم دکتۆر جەعفەر لەگەڵ خوشکی کاک فوئاددا واتە مەلەکەی مستەفا سوڵتانی هاوسەرگیری کرد. دۆڵی ئاجی کەند و گوندەکانی زیاد لە حەد شلۆق و قەرەباڵغ بووبوو. دکتۆر لەدێی قەڕەڵی لەگەڵ چەند ئەندامی دیکەی سەرکردایەتی مەقەڕیان کردەوە، بۆ چەند ڕۆژێک لەگەڵیاندا بووم، دکتۆر لەگەڵ مەلەکەدا لە هەڕەی دڵداری و خۆشەویستیدا بوو، لە پێکەنین و گاڵتەکردن نەدەوەستا و یەکجار میهرەبان بوو لەگەڵ هاوسەرەکەیدا، کە خەمی لێ دەباری، خاوەنی سێ برای شەهید و دووی تریش لە سەرەی ئیعدامدا بوون لە تەورێز و چی وای پێ نەچوو، ئەوانیش ئیعدام کران. ڕۆژێک دکتۆر گوتی، ئەم ڕۆژانە دەچم هاوڕێکانت لە زیندان ئازاد دەکەم. قەرار بوو گۆڕینەوە بکرێت بە دیلەکان و کەمال ولیانی، بەهمەن مەلازادە، یونس پاڵەوانی، ئەحمەد خاکی و هەمزە چاپوک بگۆڕینەوە بە چەندین پاسدار و سەرهەنگ کە دیلی ئێمە بوون و یەک دوویەکی زۆر مهیمیان تێدا بوون لە بانە و ئاربابا گیرابوون خەبەرێکی زۆر خۆش بوو هاوڕێ نزیکەکانم دەبینمەوە ڕۆژی سێزدەی مانگی جۆزەردانی ساڵی 1960 بەرامبەر بە سێی 6981 لە جێژنیکانی نێوان سەقز و بۆکان لەسەر ئاوەکە گۆڕینەوە کرا هەڵبەت جاری یەکەم بە تەمای فێڵ بوون، بە وریایی پێشمەرگەکان و خودی دکتۆر بۆیان نەچووە سەر و دواخرا بۆ ڕۆژی دواتر، دیسان کەمالیان بە بیانووی نەخۆشی وە درەنگی خست و گلیان دابووەوە، دکتۆر ئەوەیشی قەبوڵ نەکرد و سەرهەنگێکی هێشتەوە و بۆ ڕۆژی دوایی کەمالیش گۆڕدرایەوە. مەفرەزەیەکی سابڵاغ کە بە تازەکی چالاکییەکی گەورەیان لە نێو شاردا کردبوو، سیمرغێکی بەڵەک بەڵەکی پاسدارانی لەگەڵ چەندین ئەسیر و تفەنگ بە دەستکەوت گرتبوو. هەموویان لە شار هێنابووە دەر. هەر هەموو بە سیمرغەوە هاتن بۆ پێشوازی هاوڕێکانمان. بە نێو شاری بۆکان بە شای و لۆغان هاوڕێکان لەسەر قەڵاندۆشان هاتینەوە بەر مقەڕی کۆمەڵە لە بۆکان. لە میتینگێکی گەورەدا هەموویان قسەیان کرد و کۆمەڵانی خەڵک پێشوازییەکی بێ وێنەیان لێکردن. بە دیتنی ئەم هەموو دەستکەوت و چالاکیە لە نێو شاری سابڵاغ و هاتنەوەی هاوڕێیانی کۆنم لە زیندان ئیتر بڕیاری خۆمدا و گوتم بە نافەرمانیش بێت دەڕۆمەوە ناوچەی سابڵاغ یەک دوو ڕۆژ لە بۆکان ماینەوە و هاوڕێیانی زیندان خەریکی حەمام و چوونی خەستەخانە و ئیسراحەت بوون بڕیاری خۆم بە دکتۆر گوت و ڕازیم کرد بمنێرنەوە مەڵبەندەکەی خۆم جەمال مفتی و دروستکردنی حەمامەکە گەیشتینەوە حاجیاڵی کەند واتە مەقەڕی سەرەکی ناوچەی مەهاباد و سەید کە لە کۆنگرا بوو بوو بە ئەندامی سەرکردایەتی بەرپرسی ناوچەی مەهاباد بوو دکتۆر جعفەر بەنامە راپۆرتێکی زۆر باش و پڕ لە پێدا هەڵگوتنی لەمەڕ من بۆ کۆمیتەی ناوچەی مەهاباد نووسیبوو، جەمال موفتی هونەرمەندی دەنگخۆشی سابڵاغ زۆرتر لە بۆکان دەبوو، لەگەڵ کۆڕی هونەرمەندانی کۆمەڵەدا بوو، ماوەیەک بوو ناردبوویانەوە مەقەڕی کۆمیتەی ناوچە لە حاجیاڵیکەند، ئەو ماوەی حاجیاڵیکەندمان زۆر خۆش بوو، جەمال بە دەنگی خۆش شەو و ڕۆژی دێناینە جۆش و دەیکردینە سەرخۆش، سروودە پڕ لە وزە و هەست بزوێنەکانی هەردەم ئامادەی مەیدانی شەڕ و هێرشی دەکردین. فوئاد ڕۆڵەی ئاگر و خوێن. سەدەی بیستەم، کوردە تۆڕاپەڕە، بۆ قەڵای سەرمایەدار، من جووتیارم، گۆرانی و مەقامەکانی تایر تۆفیق و کیژەکەی کافرۆشی، هەر دەم لە مەقەڕ و لە پشتی سیمرغ، ورە و بوێری دەبەخشی بە پێشمەرگە و خەم و کۆڵی قورسی ژیانی پێشمەرگایەتی، نەبوونی و برسێتی لەبیر دەبردینەوە. جەمال وزە و ئومێد و کانگای خۆشی بوو بۆ ئێمە لە مەقەڕی حاجی ئاڵی کەند ڕۆژێک هات گوتی ئەرێ بۆ لە ژێر ئەم هەیوانە و لەم ژێرخانی دارانە حەمامێک دروست نەکەین تەنیا لم و چەو و کەمێک سمیتمان دەبێ و خۆم هەموو کارەکانی دەکەم و دەبم بە وەستا تەدبیرمان کرد لەسەر جادەی ناتەواوی بورهان بۆکان هەر لە زەمانی شاوە بۆ دروستکردنی جادەکە چەو و لمیان هەڵڕشتە بوو سولەیمان گردەکڕۆی شۆفێر و پێشمەرگەی ئازا تراکتۆری بە عەرەبانەوە ساز کرد و گوتی فەرموون هەرچی پێی خۆشە با سوار بێت و پاچ و پێمەڕە تا دەتوانن بێنن لە خۆشی حەمام دروستکردن و بەزم و گۆرانی دە پازدە کەس سوار بووین گەیشتینە سەر جادەکە و کۆگایەکی گەورەی لموزیخ بە سرود خوێندنەوە و گاڵتە و پێکەنین وەک شۆفڵ نەمانزانی چۆن ئەم عەرەبانەی پشتە تراکتۆرمان لیپاولیپ کرد ئەوجار هەموو لەسەر لمەکە پاڵکەوتین و دیسان بە سرود خوێندنەوەوە بەرەو حاجیاڵی کەند گەڕاینەوە پێش حاجیاڵی کەند سەرە و لێژیەک هەیە هەر لەو شوێنە ئامین خەیات لە ناو لەند ڕۆڤێرەکە ساڵی پێشتر وەرگەڕا و مرد من لای سلیمان لە تەنیشت شۆفێر لەسەر ئاسنی سەر تایەکان دانیشتبووم سید خالید لەو بەر دانیشتبوو گەیشتینە هەوڵی سەر بەرەو ژێرەکە سلیمان گوتی خەتەرە و بارمان زۆر قورسە دەترسم هەڵی گرێ بەهێزی سرود خوێندنەوە و پێکەنین و جوانی هۆشمان نەبوو زۆرمان لێبار کردبوو لەگەڵ ئیزافەی دە پازدە کەسیش هەر ئەوەندەی تراکتۆر ڕووی کردە سەر و خواری تایە گەورەکانی وەک ئاشی ئاویان لێهات و زۆر بە خێرایی دەخولانەوە سولەیمان هاواری دەکرد و هیچ کۆنتترۆڵی نەما هاوارمان کرد خۆتان فڕێبدەن ئەوانەی ناو عەربانەکە خۆیان فرێدا ئێمە لەسەر تراکتۆرەکە مابووینەوە لە ناکاو ئەو ئاسنە گەورانەی تراکتۆر و عەربانەکەیان بەیەکەوە ڕەبت کردبوو لەت بوون و تراکتۆرەکە دەستی کرد بە تەقلەلێدان و عەرەبانەکەیش کەوتە ناو شێوی قەراغ جادەکە تراکتۆر و ئێمە سێ کەس وەک گول لە تۆپی هاوێژراو بەرەو خوار دەچوین هەر ئەوەندەمان زانی تراکتۆر بە تەقلەلێدان ڕووی لە ئاسمان کرد ئەوەندە دەزانم کڵاشینکۆف بەدەستەوە لە تراکتۆرەکە جیابوو بوومەوە و لە ئاسمان بەرەو زەوی دەهاتم بەسەر ئەژنۆی ڕاستمدا خۆم بە عەرزەکەدا کێشا سەید خالید فڕێدرابووە قەراغ جادە و سولەیمان لەسەر پشت و سوکانی تراکتۆر لەسەر سنگی لە خەرکەمانی عەرزەکە و سوکانەکەدا بوو. شانسی هەبوو هەردوو قەپاخی تایەکان نەیانهێشتبوو هەموو زەختی تراکتۆرەکە بچێتە سەر سنگی. سولەیمان لە نێوان بۆشایی فرمان و عەرزەکەدا گیری کردبوو. بەڵام ساخ بوو. بە پێشمەرگەکان و خەڵکی ناودێ کە هەمووی بە پیر ڕووداوەکەوە هاتبوون، سولەیمان بە ساغ و سەلامەتی هاتە دەر. ئەوەی زۆر خراپی بەسەرهات من بووم ئەژنۆم شکابوو یەکسەر ئەستور بوو هەڵیان گرتم و بردیانمەوە مەقەڕ لە حاجیاڵی کەند وەستایەکی زۆر باشی شکستەبەند و هێنانەجێی ئێسقانی قاچ و دەستی لێبوو فریام کەوت و دەست بەجێ بە هەویرێک پێک هات و لە هەنگوین و هێلکە و ئارد و کۆمەڵێشتی تر کە نازانم چ بوون و دوو تەختە لەمبەر و ئەوبەری ئەژنۆم قاچی بۆ هەڵبەستم و دار شەقێکی دایە دەستم ماوەیەک زۆریش نا بە دارشقەکە ڕۆیشتم بەڵام بەڕاستی ئەژنۆمی زۆر بەباشی عیلاج کرد چالاکیەکانی کۆمەڵە لەو ماوەیەدا و بەهاری 1970 چالاکی پێشمەرگەکانی ناوچەی مەهاباد مەفرەزەکردنمان بۆ ناوشار و مانەوەی شەو ڕۆژێک لە ناوشار دەستکەوتی زۆر و شەهیدی کەم لە هەموو کوردستان و ناوچەکانی دیکەی کۆمەڵە دەنگی دابووەوە. داهێنەری ئەوەی شەوێک پێشتر مەفرەزە بچێتەوە ناوشار و دواتر وا لە دوژمن بگەیەنێت ڕۆیشتینەوە دەر، بەڵام وا نەکەیت و خۆت لە ناو کەلاوە و بینای کۆن و تەنانەت ئاودەستی مزگەوتەکاندا تا ڕۆژی دوای عەسر، واتە زیاتر لە دە پازدە سەعات بە بێدەنگی بشاریتەوە، زۆر جاران بۆ کاری سەر ئاو و تەوالێت سەتڵمان لەگەڵ خۆدا دەبرد. دوو سێ سەعاتی ڕۆژ بمێنێت و لەناکاو لەسەر جادە و کۆڵان و قەرەباڵخی شاردا دەربکەویت و هێرش بەریتە سەر پاسدار و بنکەکانی حکومەت، کاری کوڕگەلی نیزامی کۆمەڵە لە ناوچەی مەهاباد بوو. خەڵک تەقەی کۆمەڵەی لەناو شار دەناسییەوە و دەیانگوت کۆمەڵە دێ و بە دوو سەعات شەڕی خۆی دەکات و دەستکەوتی زۆر دەباتەوە. کۆمەڵە لە غەیب زاهیر دەبن و ون دەبن. بەرنامەی چالاکیەکی گەورە و چوونی چەندین دەستە پێشمەرگە بۆ ناو شاری مەهاباد داڕێژرا. پێشمەرگە لە حەوشەی مەقەڕی حاجی ئاڵیکەند خۆی ساز و پۆشتە دەکرد. دەبوو لە سێ شوێن شەو تا دوانیوەڕۆی ڕۆژی دوایی خۆمان بشارینەوە و ئەوجار سعات چواری ئێوارە هەر سێ دەستە بەیەکەوە لە سێ نوقتەی جیاوازی شار هاوزەمان بێینە دەر و یەکسەر هێرش بەرین. جەمال دەیزانی شتێک هەیە. دەهات و دەچوو، یەخەی ئەو و ئەوی دەگرت و دەیپرسی چ باسە؟ دەمانگوت هەر سەردانێکی ناوشار دەکەین، دەپاڕایەوە بیبەین، سەید ڕەحمانەدرێژ دەیگوت نابێت، ڕەخنەی لەسەرە و چەک کراوە، جارێ زۆری ئیسراری دەکرد و دەپاڕایەوە با بیبەین، لە ئاخر چرکەدا هەموو سواری ماشێنەکان بووبین، بە پاڕانەوەی جەمال و قسەکردنمان لەگەڵ سەید ڕەحماندا دڵی نەرم بوو، چوو کڵاشینکۆفێکی بۆ هێنا و ئیجازەی دا یەک و دوو جەمال خۆی تەیار کرد و خۆی فڕێدایە پشتی سیمرغەکە. لە پشتی سیمرغ وەک ڕەشەبا تەپ و تۆزی ڕێگە، دەنگی جەمال و گوتنەوەی سروودی سەدەی بیستەمە هەموومان بەیەکەوە جامانە و شەددە بە دەوری مل و دەموچاوەوە، کڵاشینکۆف لەسەر ڕان، ئێستایش دوای چل ساڵان موچڕک بەلەشدا دێنێ و چاوان پڕ لە ئەسرین دەکات زۆر جاران لەگەڵ هاتنە دەرەوەمان لە حەشارگەکانمان لە شار یەکەندەرد و پێشمەرگە یان کوڕگەلی ڕێکخستنەکانی ناوشار بە شریتی سرودەکانی ناسر و جەمال و نەجمە و کاڵێ خۆیان دەگەیاندا بڵندگۆی مزگەوتەکان و دەنگی سرود و قرمژنی گولە هەموو شاری دێنایە جۆش و ئیتر ئەو کاتە بوو حەماسە و خوێن تێکەڵ دەبوون مووی لەش هەمووی قرژ دەبوونەوە و وەک دڕکیان لێ دەهات و هیچ پێشمەرگەیەک ترسی نەدەناسی ئەوە دژمن بوو خۆی لە کونە مشکاندا دەشاردەوە و کوڕان و کچانی جوانی شار بوون ئامێزیان بۆ پێشمەرگە دەکردەوە و بە کەشەفی چاو شەربەت و شیرینی پێشوازی گەرمیان لە براکانی شاخیان دەکرد ئەڵلقەی نۆزدەی بیرەوەریەکانی علی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حەزوور قەبوڵ بفەرموون تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورەتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان